بەشی پانزە. ئافرەتە ناسەکە کت و پڕوەستە لە ناخی دڵەوە ئاخێکی هەڵکێشا و ئاوێکی بریقەدار چاوەکانی تەڕ کردبوو فرمێسک نەبوو ئەم ئافرەتە جاریوا بوو خۆی لە بیر دەچوویەوە نازانم بۆچی کت و پڕ ئەو بێدەنگی هەڵبژارد و منیش نەمویستن چی لە بیرەوەریەکانی و بسڕێنم چەند ساتێک لێ مرد بوویەوە بەڵام من چاوم بڕیە زەویەکە ڕاستیە کرد نیگاکانی ئەو پڕبوون لە لاوازی و بێدەسەڵاتی بەڵام وێڕای ئەوەش من حەزم ناکرد ئەو نیگایەنی ببینم سەر لە نوێ دەستی پێکردەوە ئێوە کابراایەکی سەیرن نازانم بۆچی دانیشتم چیرۆکی ژیانی خۆمتان بۆ جارمەوە ئەمانە هەموو بێمانان تەماشام بکەن بیر لە چیەکەنەوە من وا ئەوەی لە دڵمایە بۆتانی هەڵڕێژم ئاخر تەماشاکەن چکە بە چاوەکان مازان من ڕاستەکەم یا درۆ ئەو هێزی واتە نەزانی لە مناهەیە تیامان نەماوە دەزانن من چ جۆرە مرۆڤێکم من ئەو جۆرم کە خەڵکی عادەتەن بە زاڵم ناویە بن تەواوی هێزی من ئەو کاتە بڕەکە کە بەرامبەرەکەم لە خۆم لاواسترە کاتێک بەرامبەرەکەم کەسێتیەکی لە خۆم بەهێستری هەبێ ئیدی توانام لە بەرە بڕێ و بەڕادەیەک بەسە زمانم کە بەزەیان پێمایەتەوە مامۆستاکەی ئێوە سەروەختێ گوێڕایەڵی من بوو گوێڕایەڵ نا گوێڕایەڵ وشەیەکی بەجێ نییە چونکە ئەو هەرگیز گوێڕایەڵی کەس نەبووە باشتر وایە بڵێم تا ئەو دەمەی من هاوتای مامۆستا بووم تا ئەو دەمە یاریم بە هەست و سۆزیە کرد بەڵام هەر ئەوەندە هێزێکی گەورەتر لە هێزی جوانێکم یان هەر چۆنێک ئێوە ناوی دەنێن هێزێکی ڕەها بەسەر تەواوی بوونی منا زاڵە بوو ژیان بە دڵڕقی و بێبەزەیەکی خۆی منی نغرەوە کرد ئیدی من دەسەڵاتم بەسەر خۆمان نەما کۆلارەیە بووم لە ئاسمانە هاتمەوە چووم بێ ئاگا لەوەی سەری داوەکەم وا بەدەست مناڵێکی چەتونی لاسارەوە تێگە نەڵێم چی ئەو ڕۆژانە پێیم بەو ڕاستیە تاڵە نەبرد وامەزانی تەواوی هەڵسو کەوتەکان لەدەست خۆمان ئێستا موێ و هەستەلاڵ و پرتەی و ڕۆژان لە شێوەیەکا دەربڕم خوددادادیش لە من بەهێزتر بوو ئەو دڵە پڕ لە سۆز و خۆشەویستی کە بێ ئەندازە ئینسان دۆست بوو منی شەیدا کرد بوو من نەم دەزانین لە ئاستی دابەر هەڵستی بکەم بۆچی ئەڵێم هەستی لاڵ و پرت چونکە ڕاستە دەسەڵاتی ئەخلاقی ئەو بەسەر ژیان و کاریگەر بوو بەڵام هێشتا نەگەشتبووە کاریگەری گەورەی مامۆستا هێشتا نەسووتابووم و نەبووبووم بە خۆڵەمێش خودا دادم خۆشەویست و دەمویست بە هەر نرخێ بۆ یارمەتی بدەم باوەڕم بەو شتان نەبوو کە یوتن بەڵام ئەمویست جێی ڕێزی بم ئینسانێکی بە ئیرادە بوو مەبەستی نەبوو فریوم بە کە یشێکی پێڕادەسپاردم لەو مەترسیەش ئاگاداری دەکردمەوە کە ڕەنگە بێتەڕەم دوای دوو هەفتە بەڕادەیەک بوومە هاوڕێی کە میهرەبان و دەهات سکاڵای دڵی لای من دەکرد چ ژیانێکی پڕکێشمە کێشمیان هەبوو بەڵام لە هەمان کاتدا هەمیشە شاد و کامەران بوون تێکۆشان سوکنایی پێدەبەخشین چەند ئەفسوسە خۆم ئەوەی ئەم ڕۆکەی زانم گەر ئەو سادەمزانی ئەم شەوافرەتێکی بەدبەخت لەگەڵ ئێوەیادانانیشت و تابلوی چاوەکانی نابوو لەوانە بوو مامۆساش زیندوو بواە ئەم قسەیەم ئەوە ناگەێنێ کە من ئەوم کوشت نەخێر بەڵکۆوا گەیەنێ کە ئەو هەم خۆی بە کوشدا و هەم منیش خوددادات لە ئاست مامۆساماکاندا خۆی بە بچووک دەزانی خۆی بە قەرزارباری ئەوە زانی لەو لاوە لە خۆ بردووانە کە لە پاریس ناسی من ئەو سیفەتانم دەبینیەوە کە لە کتێبە کۆنەکان دامان خوێندەوە ئەمانە کاتێک متمانیان بە یەکێک دەبوو ئیدی چاویان لە هەموو شتێکی خۆیان دەپۆشی بە کورتی ڕەنگە لە کۆنا ئەمە وەکو جۆرە پەرستنێک بووبێ و ئەمڕۆ لە هۆشمەندی و تێگەشتنەوە بێت ماکان بەهرەکەی خودا دادی پەروەردە کردبوو هەر ئەویش ئەو کوڕە باخەوانە لاوازەی هاندا بچێ بۆ ئەوروپا و لە پاریس خوێندنی بۆ دابین کرد. ڕۆژێکیان لە میهرەبان و پرسی بۆچی هێندە مامۆسا ماکانی خۆشەوێ وتی من خۆم ماکانم نەدیوە بەڵام لە قسەکانی خوددادادەوە مامۆستا لە خۆم باشترە ناسم چۆنی ناسن مرۆڤێکی چۆنە وتی ئەی ئێوە نەتان دیوە وتم من تەنها جارێک بینیومە مرۆڤێکی خۆپەرست و دڵڕەخاتە پێشاوم وتی نا هەرگیز وانە وتم دە بڵێن چۆنە پێم بڵێن وتی من پێتان ئەڵم بەڵام خوددادات حەز ناکە باسی ئەوشتانە بکات چونکە مەترسیدارە و ڕەنگە ببێتە هۆی گرتنی مامۆستا لە تاران بەڵام ئێوە بە کەس مەڵێن گەرچی منیش ئاگاداری هەموو شتێک نیم بیرتان چەند ساڵێک لەمەوە بار دوسەد قوتابی و مامۆستا و دکتۆریان لە تاران و هەندێک لە شارەکانی ترگرت یەکێک لەو کەسانی کە دەبواە بگیرایە و تا ئێستاش بە دوایەوەن ئەم خوددادادێ ماکان ڕزگاری کرد هەفتەیەک لای خۆی لە ماڵەوە شاردیەوە پاشان بۆ یەکێک لە دیهاتەکانی دەوروپشتی تارانی نارد کە دێی دۆست و ناسیاوی بوو ئینجا ناسنامەیەکی ساختی بۆ دروست کرد هەر ئەوەندەی سەرۆکی ئاسایش گۆڕا و ئاشەکان کەوتەوەگەڕ بلیتی بۆ بڕی و بۆ فەرەنگستانی ڕەوانە کرد خوداداد ناوی ڕاستەقینەی نییە ناوی ڕاستەقینەی خۆی بە منیش نەوتووە ئیتر ماوەیەک ئەو مەسرەفی ئەکرد تا ئەوە بوو بەهۆی ستیڤانۆی نیگارکێشی ئیتالیاییەوە هات و لە قوتابخانەی هونەرە جوانەکان گەواهیان بۆ دا و لێوە وەرگیرا ئەم گەواهیدانە بووە هۆی ئەوەی لەلایەن وەزارەتی ڕۆشنبیریەوە بە یەکێک لە قوتابیانی دەوڵەت لە قەڵەم بدرێت بە ڕێکی پارەی خوێندنی وەردەگرت و ژیانێکی خراپی نەبوو دەشیتوانی ژیانێکی باشتریشی هەبێت بەڵام ئەو زۆربەی پارەکەی لە ڕێ ئەو ڕۆژنام و بڵاوکراوانەیە خەرج دەکرد وتم من هیچ لەو بڕواایەدا نەبووم کە مامۆستا مرۆڤێکی وها زیرەک و ئازا بێت بەڵام کابرایەکی مۆنە میهرەبان وتی بە پێچەوانەوە مامۆساماکان کابرایەک زۆر سەیرە با خوددادات بۆتان باس بکات باش ئاخر لەگەڵ ئەو هەموو فشارەیە لە ئێران مەگەر لە گیانی خۆی بێزارە وتی ئەی خوددادادی شەروانیە ڕاستە لێرە لە فەرەنگستان مرۆڤ ئازادترە بێ بەڵام لەگەڵ ئەوەشدا و ئینسانانە سەیرن بیر لە ژیانی هەموو کەسەیەکەنەوە تەنها خۆیان نەبێت هەمیشە و مەترسی کە هەڕەشەم لێکا لێم ئاگادارەکاتەوە چاودێری مەکە وتی لەسەر ئەو وتارانەی کە لە ڕۆژناوە فەڕەنسایەکان ئانووسران وتم بۆچی ئەو وتارانە خودداداد نەینووسین وتی نەخێر وتارەکان ئەو نەی دەنووسین بەڵکو کوڕێک کە ناوێ غیرەت بوو ئەم کوڕە خۆی سیخوڕی باڵۆزخانەش بوو دەهات و لە بەردەمی خەڵکدا جنێوی بە شا و دەوڵەت دەدا و وەختە یەکێکی قسەیەکی دەکرد ئەوەندەی تری دەخستە سەر و دەیکرد بە ڕاپۆرت و دەیدا بە باڵێزخانە لە بۆردۆ سندوقێکی کامێرای دزی و لەسەر ئەوە سێمان گرتیان و ڕۆژنامەکانی بۆردۆ لەسەریان نووسی ڕۆژنامەی پەیکار هەواڵی ڕۆژنامەکانی بۆردۆی لەژێر ناویشانی سیخوڕەکانی باڵۆزخانە بناسندا بڵاوەکردەوە ئەم مەسلەیە بۆ مای مشتومڕ لە نێوان قوتابی ئێرانەکانە زۆربیان باوەڕیان ناکرد بۆیە خوددادا چوو ژمارەیەک لەو ڕۆژنامەی بردووی هێنا کە ناوی لاڤۆکس بوو کە تێدا چیرۆکی دزینەکەی غیرەتی بەوردی بڵاو کرابوویەوە و پیشانی هەمویانیدا ئیتر ئەو کوڕە لەوەوە ڕقی لە خوددادات هەڵگرت ئاخریەکەی غیرەت ناچار بوو خوێندن تەواو نەکا و بۆ ئێران بگەڕێتەوە لە پاداشتی خزمەتی ئەو پاسەوانی سەبارەت بە ئابڕووی ئێران لە فەڕەنسا پێ هەڵسابوو کە دیان بە سەرۆکی کاروباری خوێندنی باڵا لە وەزارەتی ڕۆشنبیریدا و لەوێ راپۆرتی نهێنی و ڕاستەوخۆی بە دەربار دەدا و سەرنجام خەرجی خوێندنەکەی خوددادادیان بڕی. چەند ئازایانە پێکەوە کاریان نەکرد هیچیان بیریان لەوە ناکردەوە کە تا سەر نەتوان ئاوەها پێکەوە بژین میهرەبان و ئەیوت کە خوێندنم تەواو کرد بۆ ئێرانەکە ڕێمەوە لێم دەپرسی لەگەڵ خوددادادا چییەکەی دەیوت ئەویشیەت دەموت ئاخر ئەگەر بێتەوەی گرن دەیوت قابی لە بارودۆ خەروابمێنێتەوە ومێت بە پاشەڕۆژ گەورەترین دڵدانەوەی ئەوان بوو بەلایەنی کەمەوە هەفتەی دوو سێ جار سەرم لێ ئەدان جاری وابوو یارمەتیم دەدا نەخش و نیگاری دەودی میناتۆرەکانم بۆ کرد ئەو ڕۆژنامانەی کە دەویست بۆ ئێرانیان بنێرێ دەم پێچایەوە و پۆستم دەکردن کاتێک هەستم کرد لە ڕووی پارەوە کەوتۆتە کزی و ژیانی بە فرۆشتنی میناتۆر ناچێتە سەر دوو جار هەر جارەی دو فرانکم بە پۆستەدا بۆ دەنارد ڕۆژێکیان چوون بۆ لای سێرم کرد لەسەر قەرەوێڵەکە کەوتووە و تەواوی لەشی ئاوساوە دیار بوو کە جگەری ناساغە پارەی نەبوو تا بچێ بۆ لای دکتۆر هەر ئەوەندە خۆم کرد بە ژوورا بە میهرەبانووی وت زۆر چاکە میهری ئێستا ئەگەرە تەوێ بڕۆی بڕۆ ئێوە توان دوو سعاتێک لێرە بمێنەوە وتم من هیچ ئیشێکم نییە و تەنانەت هەشم بواە هەر ئامادە بووم تا بەیانی لێرە بمێنمەوە تۆ میهری ئەبینی چیەڵێ غیرە ناکەیت میهرەبانوتی مەرایی مەکە سێکە حاڵت چەند خراپە هەر کە کچەکە ڕۆشت وتی پارەم لێ بڕاوە ئەتوان شتێکم بە قەرز بنێ وتم چەند هەیە ئەتان دەمێ وتم چەندم هەیە دەتان دەمێ پرسی چەندتان هەیە وتم شتێک پارەم لە بانقایە ئێساش 223 فرانکم پێ وتی بزانە ڕێک چەندت پێ ژماردم 275 فرانکم پێ بوو دەرم هێنا و پیشانمدا وتم هەمووی هەڵگرن سیمای تاریک بوو برۆکانی لێک ناوتی هەڵسە و جانتایە لە ژێر قەرەوێڵەکەیە بیکەرە و دووسێ نامیتەیە دەریان بێن و بیانە بە من بە قسەم کرد یەکسەر خەتی خۆم بە نامەکانەوە ناسیەوە ئەو دوو نامەیە بوو کە بە پۆستەدا بۆم نردبوو کردنیە و 400 فرەنکەکەی دەرێناوتی فەرموو ئەم پارانە هی ئێوەیە لەمە و دواش پارم بۆ مەنێرن ئەمانە پارەی من نین درۆ مەکەن حەزەکەم بە جددی قسەتان لەگەڵا بکەم بە ڕادەیەک بە تووڕەی و فەرماندانەوەم قسەی کرد کە من سەرم سوڕما چۆن پڕکێشییەکە بەو جۆرە قسەم لەگەڵا بکە بەڵام من بە ئێوەم وت من ترسا بوو یەکەم جار بۆ ڕوبەڕووی پیاوێک ببمەوە کە لە من بەهێزتر بێ و جوانەکەم هیچ کارێکی لێ نەکات ئاغای چاودێر من تەواوی قسەکانی ئەو ڕۆژم نایەتەوەیات چونکە سەعات و نیوێک بگرە زیاتریش قسەی بۆ کردن بەڵام ئەوەندە ئازانم کە جێم هێشت و دوا بڕیاری خۆمدا بوو ئێستش هەوڵ دەدەم پێتان بڵێم چی پێوتم و چۆن ژیانی منی تێک و پێکدا من ئەو ڕۆژە دیو ڕاستەقینەکەی خۆمم پیشاندا، تەواوی ئەو گرێ و گۆڵانەی کە لە کونجەکانی دڵما بوون کرانەوە، بێ پێچ و پەنا پێتانەڵێم، دوای ئەو ڕۆژە ئەمە دووەم جارە بێ پەردە دڵی خۆم پیشانی کەسێک ئەدەم، بەدبەختیەکەی منیش لەمەیایە. مامۆستا ماکان ئەو پیاوە ئازا و قوربانیدەرەی کە جڵەوی دڵی زۆر لە خەڵکی لەدەستدابوو، نەیویست یان نەیتوانی پێی بۆ بەرێ کە لە قوڵایی ڕۆحی منە، چ هێزێکی ئەهریمەنی لە کێشمەکێشمایە لەگەڵ کۆمەڵێک هێزی ئینسانیدا، کەچی ئەو کوڕە بزێوە کە تەنها دوو سێ ساڵی لە من گەورەتر بوو، وەک جوجەڵەیەک منی دەخستە دەستی خۆیەوە. هەناسەمی توند دەکرد، بەڵام کاتێک دەستی دەکردەوە دەمتوانی هەوای ئازاد هەڵمژم. ئەو دەمە تەواوی ئەو نەوازشەی کە لە دەستی ئەو و مشتیدا بوو، چێژم دەکرد. پێم نەوتن کە من دوو ڕۆحم لە جەستەیەکە ئەو دەیتوانی فریشتەکەی ناوم پەروەردە بکە بەڵام مامۆستاکەی ئێوە تەنها ئەشدیهاکەی نێو ناخی منی پەروەردا کرد پێوتم دڵت پێم سوتاوە پارەت بۆ نردوم ئەگەر ڕاستەکەی ئەی بۆچی دڵە بە حاڵی ئەو لادەیانەیە ناسووتێ کە باوکت لە تاران پارو لە دەمی خۆیان و لە دەمی مناڵە برسیەکانیان دەڕفێنێ ماوەیە قسەی لەگەڵما کرد قسەکانی لە دڵما دەنیشتن و سەرەتا دەربارەی نیگارکێشانەکەم قسەی کرد پێیوتم تۆ ناتوانین ببیتە هونەرمەندێکی بەتوانا ئەمە بەردەڵانێکی ترسناکە و تۆ لە هەموو ژیان تا ئازاری ناکامیت نەچەشتووە لەو ژینگەی کە لە تاراندا تێیدا پەروەردە بووی لەو بازنانەیە کە لێرە بە دەوری خۆت داکێشاوتن ناتانی ببیتە هونەرمەند کەسێکە لە هەموو تەمەنیدا برسێتی نەچەشت بێت کەسێ لە سەرمایە هەڵ نەرزی بێت کەسێ شەو تا سەحەت بێداری نەکێشا بێت چۆن دەتوانێ هەست بە لەزەتی تێری و گەرما و تیشکی هەتاوی بەیانیان بکات تاقە جارێ چوویتەتە لای مامۆسا ڕێزی لێ نەگرتووی زۆر چاکە ئەی چاوەڕێی چیتە کرد ئەو دیاریانەی دەستێ چی بوون کە بۆت بردبوون ئەویست ماچی بکە چمکی کراسەکە وبگرێ ئەتویست بڕۆیتەوە بۆ لای نە جارێک و نە دوان و نەسیان دەتویست داوای شتی لێ بکەی ئەو شتەی کە لە دەستی ئەودایە لە دەستی هەموو کەسێکانیە ئەو هونەرمەند و دەسەڵاتی بەسەر ڕۆحی خەڵکییا هەیە دەتوانێت خەڵکی خەمبار بکات بیان هێنێتە پێکەنین بیان گرێنێت هانیان با ژیانیان لا خۆشەویست بکە ئەو شتەی ئەو شتی دەبا نە بە پارە و تەنانەت بە ڕۆحیش ناکڕێ بەڵام تۆ چونکە بە جوانێکی خۆتەوە نازیت و ئەو گەجەر و گوجەرانی دەور و پشتێ مەرایت بۆکەن واتە زانیتر مامۆساشەبێ بکەوێتە سەرچۆک بۆت و تۆش خۆتی بەسەرا بفرۆشیت تاقە جارێک شوویتەتە لای مامۆسا نە ئەوەندە دیوتە و نەناسیوتە کەچی حکمی خۆشی بەسەرایە و ڕێکی ئاسانتری هەڵبژارد لە دڵی خۆتا وتوتە پارەم هەیە و بۆ خۆم بۆ فەڕەنسا ئاچم لەوێ هەزارانی وەکۆم نیگارکێشە هەن بۆ پارێک کە هەم فێری نیگارکێشانە بملایەن ئەوەی باوکە بۆی نووسیویت گەر برات هەبووە یا مام یا هەرێکێکی سەر بەچینەکەی خۆت هەر ئەوەندەی پێوتی شوو بکە و بگەڕێەوە گەر کوڕیش بوویتایە دەزانی باوکت چی پێ دەوتی دەیوت شەهادەیەک بە بچڕە و بگەڕێەوە زۆربەی ئەوانەی کێسا لە تارانن لەم جۆرە شەهادانیان پێیەوە ژین دەژین بەڵام هونەرمەند نین تا پ ساڵی تر تا سە ساڵی تر بگرە زیاتریش خەڵکی هەر دەربارەی مامۆساماکانە دێن بەڵام ئەم پاشا وەزیرانەی ئەیان بینیت هەر ئەوەندە مردن ئیتر لە بیرەچنەوە ئەمانە بەلای تۆ گرنگ نین تۆ بە دوای ناوبانگا ناگەڕێیت تۆ بە دوای پارەیا هەڵپە ناکەیت تۆ بە شوێن بەختەوەریا وێڵی بەڵام شەهادە و پارە و شووکردن مرۆڤ بەختەوەر ناکەن دەبێ ئازاری ژیان چێنگڵی پێدابیت ئینجا لە دوورەوە بەختەوەری چاو لێداگرێت. بەڕێزان بەشی پانزەی ڕۆمانەکەتان پێشکەشکرا تا ئێوارەیەکی تر و بەیگەیشتنەوەیەکی تر هەر شاد بێن خواتان لەگەڵ.